بۆ ئەوی خوا لە خۆت ڕازی کەی لە دینی خوا حاڵی بی سوود بە خۆت و بە مسوڵمانان بگەیەنی ئەو جارە جد و ئیجتیهادیشت تێدا بێت زۆر هەوڵ دەیت نەک بە ئیسراحەتەوە چونکە زانایان فەرمویانە لا ينال العلم براحة الجسد علم بە ئیسراحەتی لاشە دەست ناکەوێت کە خەوەکەی خۆت تێک نەدەیت شەو ڕۆژ خەوەکەت چۆن بۆ پێشەوەی تەڵەبی علمکەی بە هەمان شێوە و دانیشتنی و قسە خۆشەکانی خۆت تێک نەدەی و هاتنە دەر و چوونە دەر و هاتن و چوون و بازرگانێکی خۆت تێک نەدەی بژێ وڵام من حەزم لە تەڵب علمە جا تۆکۆ وایە پیاوێک ژنی نێ ناو دەژڵە من حەزم لە مناڵی چاک تۆ کە تەڵبی علم نەکەی نەچیتە سەرسکە نابێ براکەم بۆیە پێویستە ئینسان جد و ئیشتیهادی تێدا بێ بۆ تەڵبی علم و زۆربەی کاتەکانی لەوەدا سەرف کات وە هەروەها کەسێکی باش شیدەست کەوێت مامۆستایەکی ئەهلی سنە کە لی نزیک بێت و علمی لا بخوێنێت انشاءله یان ئەو هەموو شریت و سیدیەی ئەهلی علم کە هەیە گوێی لێ بگرێت وردە وردە و و لە پێش هەموو شتێکیش دەستکا بە حفظی قورآن هەموو یا ئەوەندەی کە دەتوانێت انشاءله ئەوە کارێکی باش انشاءله ئایا قبر لە نامزگەوتدا هەبێت چییە دروست نییە قبر لە نامزگەوت بێت بە هیچ شێوازێک جایز نییە فەرق چیە لە بینی مشریک و کافر چێ پێم دەڵێ هەبراکەم باش ئەو سەر ئافرین ئەحسن ئەوەی تۆش نزیک بوو هەموو مشریکێک کافرە بەڵام هەموو کافرێک مشریک نییە مشریک ئەو کەسەیە کافرە بەڵام کوفرەکەی بەهۆی شەریک بۆ خوادانانەوەە لەگەڵ خواشتیشتر دەپەرستن بەڵام کافر چەند جۆری هەیە جۆرێک لە جۆرەکانی ئەوەیە کە مشریکە جۆری تری نیفاق ئینسانی منافق کافرە کافر نییە منافق کافرە بۆ نمونە کەسێک کە باوەڕی بە ڕۆژی دوایی نەبێت ناچێ لەگەڵ خوا شتی تر بپەرستێ شەریکی بۆ دانێ بەڵام باوەڕی بە ڕۆژی دوایی نییە چیەوە کافرە بەڵام چی نییە مشریک نییە بە هەمان شێوە کەسێک زەکات بدات بە کەسێک بەڵام پێی نەڵێت ئەمە زەکاتە بۆ ئەوەی لە ڕوودا نەمێنێت ئایا زەکاتەکەی لەسەر لاچێت لەسەری لا دەچێت انشاءله بەس واژ نەڵێ واژ لە کابرا نەگەیەنێکەوە من وڵا خێر و سەدەقەیە کە پێت دەکەم یەعنی من ئەوەندە پیاوی باشم جگە لە زەکاتیش ئەوەتە ئێستا ئەو مەبلەغەیە دەکەمە خێر بۆ تۆ ئەو ئەگەر وا بوو ئەو بۆ خۆی خراپە ئەو کاتە چۆن بەهۆی شیر خواردنەوە خوشک و برایی دروست دەبێت هەر مناڵێک لە حاڵەتی لە تەمەنی ڕێڕاعیدا دوو ساڵەدا شیری هەر دایکێک بخوا ئەو ئەو مناڵە دەبێتە برای هەموو ئەو کوڕوکچانەی ئەو دایکە خێزانەکەم هەر ڕۆژ نا ڕۆژێک بەڕۆژوو دەبێت ئایا ئەو ڕۆژانەی کە نەیگرتووە بەس فیدیە بدات یا بەڕۆژوو بێت ئەخر بۆ بەڕۆژوو نابێت ئەو ڕۆژانەی کە بەڕۆژوو نابێت هۆکارەکەی چی من چزانم ئەگەر نەخۆشیێکی بەر حملی هەبێت کە حملی هەبێت تەنها فیدە دەدات ئایا شەوی قەدر لە خۆر بە ئاوابوونەوە تا بانجی بەیانە بەڵێ هەر لە بانجی مەغریبەوە ئەو شەوی قەدر دەست پێ دەکات تاوەکو بانجی بەیانی من خانوویەکم لە کۆمپانیا کۆمپانیا وەبەرهێن کڕیوە کۆمپانیای وەبەرهێن کڕیوە بە مەبلغێک پارە بە قست بەڵام تا ئێستا نزیکەی چوار دەفتەر و نیوی ماوە بیدەم بەڵام من لە سە تا شەستی ئەو بڕە پارەیەم هەیە کە بیدەم بەڵام کەمێک کێشەی تێکەوتووە کە چۆن قستەکە بدێت و تا ئێستا ڕێک نەکەوتوین کە بڕی چەند ئەبێ بدەم لە یەکەم قیزدا و ئەگەر ڕێک بکەوین ئەبێت یەکەم قست لە دەفتەر و نیو کەمتر نەبێت و ئەو پارەیەی کە هەمە کاتی ئەوەی هاتووە کە زەکاتی لێ بدرێت جا ئایا ئەو پارەیە کە هەمە ئێستا زەکاتی دەکەوێت دیاننا لە کاتێکدا من نزیکەی دوو ئەوەندە قەرزدارم کە دوو ئەوەندە قەرزداربی لەسەر نێبرام بەڵام بە مەرجێ قەرزەکەت بدەیتەوە کە قەرزەکە نەدەیتەوە دەبێت زەکاتی لێ بدەیت ئەو قەولەی ئەو توانای مادی دەڵێت چییە لە ژنهێناندا توانای مادی براکەم تۆ بتانی نەفقەی خێزان بکێشیت بتوانیت سەکەنێکی بۆ دابنی جێگایەکی بۆ دابنیت کە تێدا بحەوێتەوە ئەم دوشتە مەلبەس و مەسکەن و وەمەطعام خواردن و جلوبەرگ و پۆشاک لەگەڵ شوێن و سەکەن ئەو سێ شتە بتوانی بۆی دابین بکەی ئەوە توانای مادیە ئەو سێ شتە بتانی بەڵام کە نەتوانی ئەوە دروست نییە بۆ بچی ژن بێنی تو دوایی دیناری شت نەبێت تۆ لی سەرف بکەیت نەجێگات هەبێ نە ڕێگات هەبێ نە خواردن نە جلوبەرگ ئەوە جایز نیە براکانم خی گەورە یارمەتی تەری هەمومان بێت